ئەی ئەو کەسانەی باوەڕتان هێناوە، دوژمنانی من و دوژمنانی خۆتان مەکەنە دۆستی گیانی بە گیانی، لە کاتێکدا خۆشەویستی و سۆزی خۆتانیان بۆ دەردەبڕن، بەڕاستی ئەوان بێباوەڕیش بوون بەوەی لەلایەن خوداوە بۆتان هاتووە، ئەوانە پێغەمبەر و ئێوەش دەردەکەن لە مەککە، لەبەرئەوەی کە باوەڕ دەهێنن بە خودای پەروەردگارتان. ئەمەم بە گوێ بکەن، ئەگەر ئێوە دەرچوون بۆ تێکۆشان لە پێناوی من و بەدەستهێنانی ڕەزامەندی مندا، بە نهێنی خۆشەویستی خۆتانیان پێ دەگەیەنن، لە کاتێکدا من ئاگادارم بەوەی شاردووتانەتەوە و بەوەشی کە ئاشکراتان کردووە. جا هەر کەس لە ئێوە کاری وا بکات، ئەوە بەڕاستی ڕێبازی ڕاستی ون کردووە. هەرکاتێک خودا نەناسان دەسەڵاتیان هەبێت و ئێوەیان دەست بکەوێت ئەوە دەبنە دوژمنتان و دەست و زمانیان بە خراپە درێژ دەکەن بۆتان بە هەرچی بۆیان بکرێت ئەوانە پێیان خۆش بووە و ئاواتیان خواستووە کە ئێوە لە ئاینەکەتان هەڵگەڕێنەوە. جگە لەو بەڵێنەی ئیبراهیم دای بە باوکی و وتی بێگومان داوای لێخۆش بوونت بۆ دەکەم دەسەڵاتی خودداشم نییە ئەگەر کارە ساتێکت بەسەر بهێنێت اینجا وتی پەروەردگارە هەر پشتمان بە تۆ بەستووە و هەر بۆ لای تۆش گەڕاوینەتەوە سەرنجامیش هەر بۆ لای تۆیە. سوێند بە خودا، بەڕاستی لەسەر گوزەشتە و ژیانی ئیبڕاهیم و ئەواندا نموونە و پێشەنگێکی چاک هەیە بۆ ئەوەی چاویان لێ بکەن، بۆ ئەو کەسەی کە ئاوات و ئومێدی ڕەزامەندی خودایە و لە ڕۆژی دوایی دەترسێت و حسابی بۆ دەکات، واللە قدیر واللە غفور رحیم نزیکە خودا خۆشەویستی و سۆز بەرپا بکات لە نێوان ئێوە و ئەوانەدا کە دژمنایەتیتان لەگەڵ کردن لەوان و هەندێکیان باوەڕ بهێنن هەمیشە خودا بەدەسەڵاتە هەر ئەو خودایەش لێ خۆش بوو میهرەبانە چاوپۆشی لە ڕابردوو دەکات. دڵنیاش بن کە خودا قەدەغەی ئەوەتان لێ ناکات کە چاک ڕەفتاری و دادپەروەری بکەن لەگەڵ ئەو کەسانەدا جەنگیان دژ نەکردوون و دژایەتی ئاینیان نەکردوون و لە شوێنەوارتان دەریان نەکردوون چونکە بەڕاستی خودا دادپەروەرانی خۆش دەوێت. ومن یتولهم فاولئک هم الظالمون بەڕاستی خدا تەنها قەدەغەی ئەوەتان لێ دەکات کە پشتیوانی بکەن لەوانەی کە جەنجیان بەرپا کرد دژی ئاین و دەریان کردن لە شوێنەواری خۆتان و پشتیوانی ئەوانیان کرد ڕۆڵیان هەبوو لە دەرکردنتاندا ئەی ئەوانەی باوەڕتان هێناوە، کاتێک ئافرەتە ئیماندارەکان کۆچ دەکەن و دێن بۆ لاتان، تاقییان بکەنەوە و بە وردی پرسیاریان لێ بکەن سەبارەت بە کۆچ و هۆی هاتنەکەیان، خودا ئاگادارە بە ئیمانەکەیان، جا گەر زانیتان باوەڕدارن، ئەوە مەیانگێڕنەوە بۆ لای مێردە بێباوەڕەکانیان، نە ئەم ئافرەتانە حەڵاڵی ئەو بێباوەڕانەن، نە ئەو بێباوەڕانەش حەڵاڵن بۆ ئەم ئافرەتە ئیماندارانە. ئەو مارەیەی مێردە کافرەکانیان خەرجیان کردووە بۆیان بگێڕنەوە، ئیتر هیچ ڕەخنەیەکیش لەسەرتان نییە ئەو ئافرەتانە مارە بکەن کاتێک مارەییان بدەنێ، ئافرەتانی کافر مەهێڵنەوە لای خۆتان، واتە مارەیان مەکەن، ئێوەش ئەی ئیمانداران ئەگەر مسرەفێکتان کردووە لە ئافرەتێکی کافردا داوای بکەنەوە، هیچ جۆرە هاوەڵێک بۆ خودا بڕیار نەدەن دزی نەکەن زینا نەکەن ڕۆڵەکانی خۆیان نەکوژن هیچ جۆرە بختانێک نەکەن لە نێوان دەست و پێی خۆیاندا واتا دوورە پەرێز بن لە هەموو جۆرە خیانەتێک و فەرمان بەردارد بن لە هەموو چاکەیەکدا و یاخی نەبن لێت جا ئەوە تۆ پەیمانیان لەگەڵ ببەستە و لە خوددا داوای لێخۆشببوونیان بۆ بکە چونکە بەڕاستی خوددا لێخۆش بوو مهرەبانە. ئەی ئەوانەی باوەڕتان هێناوە پشت مەبەستن بە کەسانێک خودا خەشمی لێگرتوون و دۆستایەتییان مەکەن، بێگومان ئەوانە نائومێد و بێ هیوا بوون لە پاداشتی قیامەت، هەروەکو کافران نائومێد بوون لە گەڕانەوەی نیشتەجێکانی گۆڕستان.